شەهرەزا جێڕایەوە کەنیزەکە کەوتی ئەی میری مسلمانان ئەم کابرایە هێندەی پرسی ماندووی کردم بەڵام من دوو پرسیاری لەکەم گەر وەڵامەکانی ڕاست بوو ئەوە باشتر گەر نەیزانی ئەوە ئەمیش ڕووتەکەینەوە زاناکەوتی فەرم و بارەزوی خۆت پرسیار بکە کەنیزەکەکە وتی، بڕوابوون چییە؟ زاناکە وتی، دانپیانان بە زمان ڕاستگۆبوونیش لە مێشکدا. پێغەمبەر دروودی خوای لێ بێ فەرموویەتی، بڕوابوون ناخەمڵێ تاکو پێنج سیفەت نەبێ، پەناگرتن بە یەزدان، خۆ دانە دەست خوا، جێبەجێکردنی فەرمانەکانی خوا، ڕازیبوون بە قەزا و قەدەری خوا، کارکردنمان لە پێناوی خوادا بێ، گەر خۆشەویستی و بەخشندەیی بۆ خوا بوو ئەوا بڕوابوون بە خوا لە ناخدا دروست ئەبێ. کچە پرسیەوە، ئەی فەرزی فەرز چیە؟ سەرەتای هەر فەرزێک چی فەرزە؟ هەر فەرزێک چ فەرزێکی پێویست هە؟ فەرزە فەرزە چەند بخایەنێت؟ زاناکە زمانی بەسراو هیچی بۆ نەوترا، بۆیە خەلیفە فەرمانی دا بەرگەکانی بەریان لەبەردا کەند و ڕووتیان کردەوە. ئەمجا کەنیزەکەکە وتی، ئەی زانا! پێویستی پێویست خواناسینە. پێویستی سەرەتایی پێویستبوون شایەتمانە پێویستبوون بە پێویست دەست نوێژە چەند خایەنی پێویستبوون غوسڵە پێویستبوونی ناو پێویست نینۆکردن و ئەڕیش کورکردنەوەیە ئەم جازاناکە هەستایە سەر پێ و بە دەنگی بڵند هاواری کرد دانی پێدانێم ئەم کەنیزەکە لە من زاناترە لە زانستەکاندا بە تووڕەبوونەوە بە ڕووتی لێدا و ڕۆیشت چەند عوشرە، چەند ئایەتە، چەند پیتە، چەند کڕنوشی تێدایە، ناوی چەند پێغەمبەری تێدا هاتووە، چەندی مەدینەییە و چەندی مەکییە؟ کەنیزەکەکە وەڵامی دایەوە، قوربان قورئان سەد و چواردە سورەتە، حەفتایان مەکین، چل و چواریان مەدینین. ناوی نۆ باڵندەشی تیایە. زاناکە پرسی بیانژمێرە، کەنیزەکە کەوتی کێچ، هەنگ، مێش، مێرولە، هودهود، قەلەڕەش، کوللە، پەڕەسێلکە، شەمشەمەکوێرە. زاناکە وتی ڕاجەکەی. دیسان پرسی پەسەندەترین سورەتەکانی قورئان بڵێ. کەنیزەکە کەوتی سورەتی بەقەرە زاناکە وتی ئەی کام ئایەت پەسەنتریانە کەنیزەکە کەوتی ئایەت الکورسی کە پەنجا وشەیە و خێردارن زاناکە پرسیەوە ئەی کام ئایەت نۆ بەڵگەی تایە کەنیزەکە کەوتی إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار والفلك التي تجري في بحر بما ينفع الناس تا کۆتایی ئاەتەکە ئەم جاپرسی ئەی پەروەردگار کام ئاەتەی بۆ خۆی وتووە سەری لە کەنیزەکەکە سوڕما، ئەمجا پرسی، ئەی کەنیزەک، بەرامبەر بسم اللە الرحمن الرحیم چی ئەڵێیت؟ ئاخۆ ئایەتە؟ کەنیزەکەکە وتی، بەڵێ ئایەتە، لە سورەتی نەملدا هاتووە، لە نێوان سورەتەکانیشدا هەیە، بەڵام هەموو زانایان لەسەری کۆک نین. ئەمجا پرسی، ئەی بۆچی لە سەرەتای سورەتی براهدا نییە؟ کەنیزەکەکە وتی، لە کاتی شکاندنی پەیمانی نێوان پێغەمبەر دروودی خوای لێ بێ و موشریکەکاندا، پێغەمبەر دروودی خوای لێ بێ عەلی کوڕی ئەبو تالیبی نارد تاکو ئەو ئایەتەیان بۆ بخوێنێتەوە، ئەویش کە بۆی خوێندنەوە بسم اللە الرحمن الرحیمەکەی نەخوێندەوە، لە پێغەمبەریان دروودی خوای لێ بێ گێڕاوەتەوە فەرمیێتی، ڕۆژی زیندووبوونەوە پیاوێک ئەبەنە بەر لێکۆڵینەوە سەیرەکەن هیچ چاکێکی لە دنیادا نەکردووە بۆیە فەرمانی بۆ دەرەچێ بخرێتە دۆزەخەوە بەندەکەش سەرداخاتۆڵێ ئەی پەروەردگار دادوەر نەبوون بەرامبەرم خۆشە پرسێ چۆن بەندەژەڵێ ئێوە خۆتان بە ڕەحمان و ڕحیم و سف کردووە خۆش فەرمیەتی وایە ڕەحمان و ڕحیمم کەوابوو ئەو پیاوە بنێرن بۆ بەهشت زاناکە وتی ڕاجەکەی ئەمجا پرسی بسم الله الرحمن الرحیم چۆن بەکار ئەبرێ کەنیزە گوتی لە سەرتادا قورآن هاتە خوارەوە لە سەرای دانووسرا بئیسمی کە اللهم کەخوا ئەمەی ناردە خوار ادع لله ئەو دعوە الرحمن ئەی یاما تدعو فله الأسماء الحسنى ئەمجا گۆڕیان و کردیانە بسم الله الرحمن کە الهکم اله واحد الا هو الرحمن الرحیم کردیانە بسم الله الرحمن الرحیم شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو سەری داخست لە دڵی خۆی داوتی زۆر زۆرم پێ سەیرە سیر چۆن باسی ئەم بیسمیلایی کرد بەو خویە مەگەر بە فڕوفێڵ لەی ببەمە و تێبکەوێ ئەمجا پرسی باشە قورآن بە یەک جار هاتە خوار یان بەش بەش کەنی زەکەکە وتی خی گەورە بەهۆی جوبراییلەوە لە ماوەی 20 ساڵدا نردە خوارەوە بەش بەش بوو بە گوێرەی ڕووداوەکانی ڕۆژ بوو کابرا وتی ڕازەکەی ئەمجا پرسی یەکەم سورەت کامە بوو کە بۆ پێغەمبەر دورودی خوای لێبێ هاتووە کەنیزەکەکە وتی بە گوێرەی قسەی ئیبن عەباس سورەتی فەلەق بووە ئەمجا پرسی ئەی دوایەمین ئایەت کامە بووە کیژەژ وتی ئەڵێن سورەتی ئیزا جاء نەسر اللەی ئیلە ئاخری بووە قورئان خوێن وتی چاکت وت پرسیەوە ئەوانە کێ بوون لە سەردەمی پێغەمبەردا قورئانیان کۆکردەوە ئێ ژوتی چوار بوون ئەبی بن کەعب زەید بن سابت ئەبو عبەیدە عامر بن جەڕاح عوسمان کوڕی عەفان خوا لێیان ڕازی بێت ئەمجا پرسی مەبەست چییە لەم ئاەتە وەتەخەز الله و ئیبراهیمە خەلیلە کەنیزەکە وتی مەبەز لە خەلیل هەژارە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەهرەزاد وتی کابرای قورئان خوێن و زانا لە نێو کۆڕەکەدا هەستایە سەر پێ وتی بەڕاستی دانی پیانێم ئەم ژنە لە خۆم زانا و زیرەکترە ئەم جا کەنیزەکە کەوتی بەڵام من یەک پرسیارت لێکم گەر زانیت ئەوا ڕزگارت هەبێ گەر نەتزانی تۆش وەکو وانی تر ڕووتەکرێیتەوە ئەم جا پرسیارەکەی کرد چی ئەزانی لەو ئاەتەی 23 پیتی کافی تایە یان ئەوەی شانزە پیتی میمی تایە یان ئەوەی 140 پیتی عینی تایە هەر پیاوە و دوو عینی واتە چاوی هەیە ئەمجا پزیشک هاتە پێشەوە وتی ئێستا پرسیارەکانی ئاین کۆتا بوو کاتی زانستی لەشە هەواڵم لەبارەی مرۆڤەوە پێ بڵێ دروستبوونی چۆنە چەند دەمار لە لەشدا هەیە چەند ئێسکی هەیە بڕبڕی پشتی چەند پارچەیە بۆ ناونراوە ئادەم کەنیزە گوتی چونکە مێی لەو بۆر بووە ناو نراوە ئادەم یان لەبەرەوەی لە ڕووی دەرەوەی گڵی زەوی دروست کراوە سنگی لە گڵی کەعبە دروست کراوە سەری لە گڵی ڕۆژهەڵاتیە دولنگیشی لە زەوی مەغریب دروست کراوە حەو دەرگای بەسەردا کردوێتەوە ئەوانش دوو چاو دوو گوێ دوو کونەلووت هەروەها دەم دوو چاو بۆ بینین دوو گوێ بۆ بیستن دوو کونەلووت بۆ بۆنکردن دەمیش بۆ چێشتن زمانیش بۆ قسەکردن مرۆڤ لە چوار شت دروست کراوە خۆڵ و ئاو و باو هەوا زەر تەبعی ئاگرە گەرموشکە ڕەش تەبعی گڵە کە سارد وشکە تەبعی ئاو کە سارد و شێدار و خوێناوییە، تەبعی هەوایش گەرم و شێدارە. مرۆڤ هەشت سەد و شەست دەماری هەیە. مرۆڤ دوو سەد و چل ئێسکی هەیە. دڵیش لای چەپی سنگی مرۆڤە. ئەمجا هەردوو سیەکەی و لێگەدەی بە قەفەزەی ئێسکی سنگ دەورە دراوە. شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو. شەهرەزاد گێڕایەوە پزیشکەکە و تیڕازەکەی پرسیەوە ئێسکە پەیکەری مرۆڤ چەندە کەنیزەکەکە وتی لە دوو سەد و چل ئێسک پێکهاتووە کرێن بە سێ بەشەوە سەر قەت چوار پەل سەریش لە جمجمە و ڕوو پێکاتوە جمجمەیش لە هەشت ئێسک پێکاتوە چوار پارچە ئێسکی گوێیەکانی ئەچێتە سەر لە سەریشدا شەویلاگی سەر و خوارو هەیە سەروەکەیان یانزە ئێسکە خوارۆکەشیان یەک ئێسکە دانەکانی ئەبێت بخرێتە سەر کە سی و دوو ئێسکەدانە لە لەشدا، گەدەیەک و دوو گورچیلە دڵێک کە کۆڵەکەی لەشە، گەر دڵ ساغ بوو ئەوە جەستە و لەشیش بێ گرێ و گۆڵە بێ، گەر دڵ خراپ بوو ئەوا لەشیش تێکەچێ. پزیشکی زیرەک بەهۆی گرتنی جۆری لێدانی دڵ ئەتوانێ ساغی و ناساغی لەش پێ بزانێ. بەهۆی شێوەی ڕوخسارەوە هەندێ جار نەخۆشیەکان لە جەستەدا دەرەکەون. شەهرەزاد گێڕایەوە ئەمجا زاناکە وتی ڕاستت کرد ئەی نیشانە ناوەکیەکانی نەخۆشیەکان چین کەنیزەکەکە وتی شەش یاسای هەیە لە جوڵەی نەخۆشی دووەم لە دەرهاویشتەکانی لەشەوە سێم ئازارەکانی نەخۆش چوارم شوێنی نەخۆشیەکە پێنجەم بەهۆی دوومەڵ و ئاوساندن شەشم بەهۆی دیاردەکانیەوە ئەمجاوتی پێمان بڵێ چۆن سەر ئێشە دروزەبێ کەنیزەکەکە وتی لە کاتێکدا کە دوای نان خواردن جارێکی دینان بخورێتەوە دوای تێربوون نان بخۆیتەوە کەسێک بێوێ زۆرتر بمێنێتەوە و درەنگتر بمرێ ئەوە ئەبێت گەدەی بکاتە سێ بەش بەشێکی بۆ خواردن بەشێکی دیگەدەی بۆ ئاو بەشی سێمی با چۆڵ بێت و بای تێبچێ کە مرۆڤ بەڕێدا ڕوا بێت خێرا نەڕوات و شێنەی بێ ئەوە تا لە قورآاندا هاتووە وەلا تەمشیفل ئەڕزی مەریحن زانای پزیشک وتی ڕازەکەم جاوتی نیشانەکانی زەردووی چییە؟ کەنیزەکە کەوتی ئەو زەردوویە نەخۆشی ڕەنگ زەرد و دەمتاڵەکە دەموشک بوون کەم بوونەوەی حەزی خواردن زۆربوونی لێدانی دڵ زاناکەوتی ئافرین ئەم جاپرسی پزیشکی ئەکرێتە چەند بەشەوە کەنیزەکە کەوتی دوو بەش زانستی جەستەی نەخۆش زانستی گەڕاندنەوەی دروستی بۆ لەش ئەم جاپرسی باشترین کاتی بەکارهێنانی دەرمان کەنیزەکەکە لە وەڵامدا وتی، گەر دڵۆپەکانی ئاو قەتارەیان لەسەر لقی دار بەست، کاتی دەرمان خواردنەوەیە. ئەمجا پرسیەوە چ کاتێ خواردنەوەی باشتر و بە چێژترە؟ کەنیزەکەکە وتی، گەر سەعاتێک لەسەری بوەستێیت، ئەمجا تام و چێژی خواردن پەیدا ئەبێ. ئەوەتا شاعیرێک وتوێتی، خێرا دوای خواردن مەخۆرەوە ئاو نەخۆشی دێنێ بۆ لەشت شاڵاو سەعاتێ ئارام بگرە کە تێر بووی تینوێتیت ئەشکێ و پێی ئەگەی تەواو ئەم جازاناکە لە کەنیزەکەکەی پرسی کام خواردن نابێتە هۆی نەخۆشی بوون کەنیزەکە کەوتە و خواردنەی دوای برسی بوون ئەخورێت جالێن و زوتێتی ئەویەخوا با پەلەی تێدا نەکە شەهرەزاد جڕایەوە ئەمجا زاناکە وتی لە بارەی گەرماوە چی ئەڵێیت کەنیزەکەکە وتی ئەبێت مرۆڤی زۆر تێری تێنەچێ پێغەمبەر دردی خوای لێبێ فەرمیێتی شوێنێکی چاکە چونکە جستەی تێدا پاکە بێتەوە دۆزەخیشی تێدا بیرەکەوێتەوە ئەمجا پرسی کام گەرماو باشە ئەوێژ وتی ئەو گەرماوەی ئاوەکەی سازگارە ناویشی فراوانە هەواکەشی بێگەردە گەرماوی هاوینە و پایزە و زستانە و بەهارەی هەبێت زاناکە پرسی باشترین خواردن کامەیە وتی ئەو خواردنەیە ژنەی کە باس و دەی ئەخورێ گەر شۆربای تێوەڵە بێ باشترە ئەم جاوتی خواردنەوەی ئاو کەنی جەکەوتی پەلە نەکردن نەخواردنەوەی دوای لە گەرما و هاتنە دەرەوە لە کاتی لە خەوستانیشدا نەخورێتەوە باش بواە خودای لێ تون نەبوو تەرکتدا ئەوە سەروەری ئەەکەی ئەمجاوتی ڕاز دەکەی پرسیەوە ئەی کەڵە شاخگرتن کەنی زەکەکەوتی گرتنی خوێنی سەر بە کەڵە شاخ بۆ حەوانەی مێشک و بەهێزبوونی بینینی چاو زۆر باشە وتراوە لە حەفدە مانگدا گەربەر سێشەمەش بکەوێ کەڵە شاخ بگیرێ بە سووترە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو